وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين إنك حميد مجيد أوصيكم عباد الله ونفسي الخاطئة بتقوى الله وطاعته وامتثال أوامره فاتقوا الله أيها المسلمون فاتقوا الله وتزودوا من التقوى من کان فی حاجة اخیه کان اللە فی حاجته سڵاو و ڕەحمەت و بەرەکاتی خوا بڕژێ بەسەرتانا ئامادەبوانی جمعە و جەماعەت لە خوای گەورە داوا ئەکەم لە هەموو لایەکمان خۆش ببێ و عاقبەتمان بەخێر تەواو بکە بەڕێزان ناونیشانی وتارەکەم ترسی گەورە زۆر شتمان لەبیر دەباتەوە ئێوە شەرم لە خوا بکەن، ڕێز لە خوا بگرن، فەرمانی خوا بەجێ بێنن، لە خوا بترسن. ان زلزلة الساعة شيء عظیم بومەلەرزەی ڕۆژی قیامەت زۆر گەورەیە ئەو کاتەی زەوی بومەلەرزە گەورەکە دەخاتە کار ڕۆژی قیامەتە ئەڵێ ئەو ڕۆژە زۆر گەورەیە ئەوەندە گەورەیە و سەختە یەومە تەڕەونەها ئەو ڕۆژە ئەگەر بیبینی تەذهل كل مرضعة عما أرضعت هەموو شیردەرێک بێچوە شیرە خۆرەکەی خۆی لەبیرەچێ زۆر سەختە رسول الله صلى الله عليه وسلم دفرمي لا تقوم الساعة حتى يقبض العلم دنيا آخرنا بيتا علم دا جيريتوا علم هەڵە گیرێ لەسەر عەرز وتیان قوربان چۆن علم نامێنێ لەسەر عەرز قال بموت العلماء بە مردنی زاناکان علم نامێنێ وتكسر الزلازل بما لرز زور به ويتقارب الزمان زمانا نزيك بيتوا موفەسیرین ئەڵێن ساڵ وەکو مانگ و مانگ وەکو هەفتە و هەفتە وەکو ڕۆژ و ڕۆژ وەکو سەعاتی لێ هەر لە خۆیەوە ئەڕوا وتظهر الفتن فتنە و ئاشوبە زۆرە بێ ابتلا و امتحان زۆرە بێ ويكثر الهرج هەرج و مەرج زۆرە بێ وتیان قوربان هەر چییە فەرمووی ئەلقەتل و کوشتن زۆرە بێ وحتی یکثر فیکم المال فیفیض تا لەناو ئێوە پارە ئەوەنە زۆرە بێ ئەوەنە زۆرە بێ فەیەضانەکە زۆرە بێ پیاوێک کەوا سەروەتی زۆرە مەراقی ئەوەیەتی کەسێکی دەست نەکەوێکەوە زەکاتی ماڵەکەی باتێ ئەم ئایەتە و ئەم فەرموودە بۆ تۆقاندن و ترساندن نییە بەڵکو بۆ بیرخستنەوە و خۆ ئامادەکردنە بۆ ڕۆژێک کەس بەهانای کەسەوە ناڕوات چونکە بە دڵنیاییەوە ئەگەر ئێمە باوەڕمان بە لیقای خوا ببێت و ترسی حەشر و حیسابمان هەبێت پێش قیامەت دنیامان خۆشتر دەبێت و دەبێتە بەهەشتە بچکۆلەیەک. خۆئامادەکردن بۆ لیقای خوا، ترسان لە عەزابی خوا، حیسابکردن بۆ زیندووبوونەوە و حەشر و حیساب، ژیانی ئێرە تام پێ پەیا ئەکا، غەدر و غدوور نامێنێ، قەتڵ و ناحەقی نامێنێ، نامەردی نامێنێ، خەڵکەکان مرۆڤی چاک و پاکیان لێ دەرەچێ، بۆ؟ لەبەر خوا، لەبەر حیسابکردن بۆ قیامەت، بۆ ئەو ڕۆژەی کەوا لێی دەپرسنەوە ئەوەت لە کوێ بوو؟ بۆ ئەوەت وت؟ بەڕێزان ئێمە شتێکی گەورەمان بینی هەتاوەکو بیست و پێنجی نۆ ئێمە وەک دەوڵەت و حکوومەتێکی نیوچە سربەخۆ و بچووک وابووین بەڵام لە شانزەی دە ڕێسەکەمان بوویەوە بە خوری زۆر شتمان لەدەستدا و تەنانەت کەرامەت و کەسایەتی کورد وەک گۆزە شکا. گلەیی و گازندە و پرتە و بۆڵەمان زۆر بوو لە یەکتر، لە حکوومەت، لە کاربەدەستان، لە ئاو و کارەبا، لە نەوت، لە مووچە، لە ئاوەدانی، لە زۆر شتی تر. بەڵام لە شەوی دوانزە لە سەر سیانزەی یانزە لە کاتژمێر نۆ بەدواوە، هەموو شتێکمان لەبیر چوو، تەنانەت مناڵەکان، پارەکان، خانووەکان، تەنها و تەنها هەموو کەس لە بیری خۆ ڕزگار کردنا بوو نەک هیچی تر. ئافرەتێ بۆی گێڕامەوە وتی، وەڵاهی مامۆستا کچە بچکۆلەکەم کە خەوتبوو لە بیرم چوو، گەورەکەم باوەش پیا کرد بردمە دەرۆ، دوای بومەلەرزەکە بیرم کەوتەوە خۆ بچووکەکە لە ژوورەوەیە. کێ لەکاتی بومەلەرزەکە وتی با بڕۆم ماڵەوە پارەکەم بێنم ئاڵتونەکە بێنم سەنەد و تاپۆی خانوەکە بێنم کێ ئەمانەی لەبیر بوو گیان خۆشەویستە گیان عەزیزە لای ئینسان بۆیە لە تەنگانە هەموو شتێکا بە قوربانی گیانی وابێ گیانیشی لە پێناوی هەدەفێکی گەورە بەخت کا کە خوا ڕازی بێ. کە خوا ڕازی بێ ئەو گیانە ئەبێ بیدەی بە خوا و بە کەسی تری نەدەی. بەڕێزان بومەلەرزە بە پێی عیلم بە پێی زانست لەوەوە دروسە بێ ئەم زەویە ئێمەی لەسەرین ئەم زەویە مەخلوقێکی خوایە چڕی زەوی زۆر زۆرە لە چڕی ئاو پێنج جار زیاترە یعنی یەک سانتیمەتر سێجای ئاو بێنی غرامێک لە زەوی لەسەر یەک سانتیمەتر سێجا چڕیەکەیەتی یعنی هزار غرام لە یەک مەتر سێجا هەزار کیلۆگرام لە یەک مەتر سێجا جێ ئەبێتەوە هەزار غرام کە ئەکاتە کیلۆیێ ئەمانە بەڵام زەوی پێنج ئەوەنەی ئاو چڕە هی ئاو ئەوەنەیە هی زەوی پێنج ئەوەنەیە ئەم زەویە تێکوڵێکی هەیە لە بەردی بازڵ دروست بووە سەختترین جۆری بەردە نەوەد کیلۆمەتر قوڵە ئەم تێکوڵەی زەوی لە ناوی زەویە ئەوە قسەی عولەمایە من بەس نقلی ئەکەم من نە عالمم نە هیچم بەس نوسراوە ئەی نو ئەی خوێنمەوە بۆتان لە ناوی زەویە جموجوڵ هەیە ئەجوڵێ ئەجوڵێ طبعا هیچ گومان لەوانە ناوی زەوی ناو ناوکرۆکی زەوی ئاگرە ئەم جوڵەی زەویە ئەیەوێ مەنفەزێ بدۆزێتەوە بۆ ئەوەی دەرچێ کە مەجالی دەرچوونی نەبوو ئەم تێکوڵە ئەستورەی زەوی ئەچەمێتەوە قەوسە بێتەوە بەرزە بێتەوە ئەگەر مەجالی بوو ئەبێ بە بورکان مەجالی نەبوو لە شێوەی لەرزان و لە شێوەی درزبردن و لە شێوەی دەرچوونی بەرزاییەک و شاخێک و چاڵێک و ئەوانە زەمین لەرزە زانایان ئەڵێن لەوەوە دروست ئەبێ و گومانیشمان تێیا نیە شتێک نییە کەوا لە خارجی قدرەتی خوا و دەسەڵاتی خواوە بێ ئینجا بمە لەرزە لە مێژووە زۆر ڕوویاوە لە ساڵی 1556 1556 زینی لە وڵاتی چین بوومەلەرزەیە ڕوویا و 830 هزار کەسی کوشتووە لە هەزار و حەوت سەد و سی و حەوت لە هیند بومەلەرزەیە رویاوە سەد و هەشتا هەزاری کوشتووە لە یابان لە نۆ سەد و بیست و سێ سەد هەزاری کوشتووە لە سین جارێکی تر حەفتا و شەش سەد هەزاری کوشتووە لە ئیتالیا سی و پێنج هەزاری کوشتووە لە تورکیا و لە ئێران و لە شوێنەکانی تر لە جەزایر و لەوانە بە پانزە و بە بیست و بە سی هەزار خەڵکی کوشتووە بومەلەرزە کاتێک کە ڕویان داوە لەبەر ئەوە ئەبێ ئێمەش ئاگامان لەوە بێ کەوا خوایەک هەیە قودرەتی هەیە ئەتوانێ ئەم زەویە بەهێزە بلەرزێنێ هەڵی تەکێنێ و ڕۆژێکی ژێ و جومی عشەمس و القەمەر ئەم ئەستێرە و ئەم کەشکەشانە ئەشێوێ بە یەکاو خی گەورە پەرۆزگار ئەم بازارە ئەپێچێتەوە بۆ بازارە ئەسلەکەی قیامەت یا ئەوەی کە هەیەتی ئینسان ئەیڵێ، هەردوو تەفسیرەکەیان هێناوە، یومئذ تحدث اخبارها، زەوی ئەو ڕۆژە دەنگ و باسەکانی خۆی ئەگێڕێتەوە. قالوا یا رسول اللە وما اخبارها، وتیان قوربان ئیخباری زەوی چییە؟ فەرمووی ئەڵێ فڵانە کەس، تۆ لە ڕۆژی فڵانە شوێ، لە فڵانە ڕۆژە، لە فڵانە شوێنا، لەسەر پشتی من ئەوەت کرد، ئەوەت کرد. ئەوە ئیخباری زەویە پێمانەفرۆشێتەوە ڕۆژی خۆی ئینجا ئەو ڕۆژە زەوی هەرچی گەنجینەکانیەتی هەڵیەداتە دەرەوە بەڵام کەس نیە پەلاماری با ئەها ئێستا شەڕی لەسەر ئەکرێ ئاڵتون نەوت ئەڵماس ئاسن و شتەکانی تر زەوی گرد سا شەڕی لەسەر ئەکرێ ئەو ڕۆژە فرێداتە دەرەوە بەس کەس نایپەرژێ لاکاتەوە بەلایە چونکە وەزعەکە ئەو دوو ئایەتەی ئەخیری سورەتی زەلزەلەی بۆ خوێندەوە، قال یکفینی هذا، پیاوەکە وتی بەسمە بەسمە، وانصرف، ڕۆی، فقال صلی اللە علیە وسلم انصرف الرجل وهو فقیه، فەرمی ئەو پیاوە لە دین حاڵی بوو ئینجا ڕۆی. لە ڕیوایەتێکا ئەڵێ، فقه الرجل، ئەو پیاوە بوو بە عالم، بوو بە فەقیه، لە دین شارەزا بوو، نەک زۆری لەبەر بێ بەڵام ئیشی پێ نەکا، دوو ئایەت وتی بەسمە قوربان، مسقال زەڕڕەیێ خەیر بکەم نافەوتێ، شەڕیش بکەم نافەوتێ. ئەی مسقال زەڕڕە ئەزانن لێوە چییە، بە چاو نابینرێ. ئەی ئەرزی خەڵکی داگیر بکەی ئەی دزی لە خەڵکی بکەی ئەی قۆڵی خەڵکی ببڕی ئەی دەرمانی قەڵ بفرۆشی ئەی خواردنی ئێکسپایر بفرۆشی ئەی میلەت بفرۆشی ئەی خاک و زەمین بفرۆشی ئەی دین بفرۆشی ئەی ئەخلاق بفرۆشی ئەمانە هەموو بەتەن بەتەن ئەکێشرێن نەک بە مسقالە زەڕە تۆ کاتێک خوا ئەو ڕۆژە نەکا درۆیەک دروست دەکەی بۆ موسڵمانێک بۆ هاوڵاتیەک بۆ دراوسێیەکت ئەزانی ئەو درۆ چەند قورسە مسقالە زەڕە نییە زۆر خەتەرە زۆر خەتەرە ئەمانەت پاراستنی زۆر گەورەیە خیانەت تاوانێکی گەورەیە لەبەرەوە خەڵکینە با ئێمە خەمی خەڵکمان نەبێ خەمی خۆمانمان بێ بزانین ئایا چەندەها ملیۆن و تەن مسقالە زەڕە ئێسا کۆبووەتۆ لەسەر ئێمە ئایا بەرگەیەگرین یا بێ وەکو ئەو پیاوە ڕامان بکردایە ئیتر وازمان دێنایە لەوەی کەوا شتی زۆر و بۆر فێر ببین و و ئیشی پێ نەکەین بەڕێزان لە سەد ساڵی ڕابردووە بوومە لەرزەی وانە بۆ کۆمە ئەم جارە یعنی لەم هەرێمە لەم منطقەی خۆمانە کە ڕویاوە من لەگەڵ مامۆستایان و دۆستان باسم کرد وتم زەرەری گیانی و ماڵی بە تایبەتی لەم ناوچەی خۆمان کەم بووە زەرەری ماڵیەکە ئەگێڕمەوە بۆ ئەوە ئێمە پ ساڵی ڕێکە ئێمە بیر لە ژێرزەمینی مەحکەم ئەکەینەوە و ساعەلی هەبوو عەلی مسەفای خانەعلی خوا عەفوی کا یاخوا کۆنکرێتی تێکرد ئەوە نەبوو ژێرزەمینی تێکرەوە نەبوو کورەمان و ئەی با مەحکەم بێ حوزێکی دروستە کرد بۆ مزگەوت سەری حوزەکە ئەوە نەبوو ساهر ناتەکێ ئێمە ئەوەنە ڕاجمە و ناپاڵ و ساروخ و کیمیاویمان لێ دراوە هەر لە بیری ئەوە بین خانوەکانمان مەحکەم بێ تۆکمە بێ دیوارەکان مەشکەیی دای بنێ یەعنی بە باری بیسەکا نا بە باری چلیەکا ناوەکەی پڕ کەرەوە شیشی زۆری تێکە ئەوە زۆر تەئسیری زۆر زۆر بوو. دوای ڕەحمی خوا تۆکمەیی خانووەکانی ئەم مەملەکەتەو ئەم ناوچەیە هۆکارێکی تر بوو بۆ ئەوەی زەرەری زۆرمان لێ نەکەوێ. باوەڕتان بێ هەر خەسەخانەیەک، هەر بینایەک، هەر مزگەوتێ، هەر مەکتەبێ کەوا کراوەتەوە و ڕووخاوە، لە پاڵیا بینایەکی ئەهلی نەڕووخاوە، ئەبێ بگەڕێی بزانی خەلەلێکی تایە ئەو بینایە بۆیە ڕووخاوە، بۆیە هاتووە بە چۆکەوە. ئەی زەرەری گیانی بۆ کەم بوو لە چاو ئەو بومەلەرزە خەڵکی نا ئەڵێم کەم بوو ئینسانێ کەم نییە لە ئەبوایە پەنجا هەزار کەس بکوژرایە و بمردایە بەڵام لە ئێراق لە دەربەنی خان لە بەمۆ لە سەرتەک لە گەرمیان لە هەموو ئەمانە حەوت نەفەر یا مناڵێکیش سیارە لە یاوە ڕای کردوێتە دەرۆ نازم بۆ حوتە یا بۆ هەشتە بۆ بەڕاستی بەڕاستی من بە پێچەوانەی هەندێک کەسەوە بۆ ئەوەیە گێرمەوە ئەم میلەتە خەیری زۆری تایە لە ناوەم میلەتا خەیری زۆری تایە چاکەکانی زۆرترە لە خراپەکانی خێرکردن زۆرترە لە شەڕکردن لەوانەیە تۆ بڵێ وانە مامۆستا تۆ ئاگاو لە چیە تۆ بەعزێ شت نابینی ئەزانم تۆ لەوانەیە هەندێ ببینی بەس من دە ئەوەنەی تۆم بۆیە بەڵام علەما فەرموویانە إذا بلغ الماء القلتين لم يحمل الخبث ئەگەر ئاو گەیی ئاستی قولەتەین ئیتر پیسی هەڵناگرێ یانی حەوزێکی ئاو مەترێ بە مەترێ بە مەترێ ئەگەر شتی پیسیشی تێ بکەوێ دەستنوێژی دروستە لە شەرعا پێی ئەڵێن پاک ئەم میلەتە خەیری زۆری تایە پیری زۆری تایە شەو تا بەیانی ئەلاڵێتەوە لە خوا مناڵی ساوا و ناباڵغی زۆری تیایە بێ گوناح گەنجی دەست بە دەست نوێژی زۆری تیایە دووشەمان و پێنشەمان بە ڕۆژووە قورئانی لەبەرە لە خوا ئەترسێ گوناح یەت یەخەی پێ ئەگرێ نایکا با چاوێکمان نەنووقێنین و بە چاوێ سەیری دنیا بکەین، عەینەکی ڕەش لە چاو نەکەین. عەقڵ و ئەیبڕێ سایەقی تاکسییەک بگەڕێ بۆ ئەوەی سێ دیناری دەستکەوێ، سێ هەزار. یەک عەلاگە پێنج کیلۆ ئاڵتوو لە ناو سەیارەکەیا بە جێ بمێنێ و بگەڕێ تا ژنە بەسەزمانەکە بدۆزێتەوە، بیداتەوە. یەکێکی تر نەوەد هەزار دۆلار لە ناو سەیارەکەیا لە بەینی سلێمانی و دەربەنیخانە ئەو ساڵە بە جێ مابوو هینی ڕابیتە ئیسلامی بوو هی هەتیوە فەقیرەکان بوو مناڵە بێ باوکەکان کابرای بەهیمەت گەڕابوو تا خاوەنەکەی دۆزی بووە ئەزانن ئەوانە چەند مهمە لای خوا چەند گەورەیە لای خوا ئەوانە صدقە صدقە جارێ شتێکم بۆ باس کردن لێرە بابی گێڕمەوە پیاوێک کۆمەڵێک کوڕی هەبوو دەوڵەمەند بوو حشتر باخ سەروەتی زۆری هەبوو ماڵێکی فەقیر پێگیرا بوون هاتن داوای شتیان لێکرد وتی ئەو حشترە بەرن شیرەکەی بخۆن بەچکەکەی بەخێو کەن بۆ خۆتان و خزمەتی بکەن ماڵەکە زۆر دڵیان گەشایەوە دوای ئەوە باوکەکە مرد پیاوە دەوڵەمەنەکە مرد کوڕەکان وتیان کاکە باوکمان حشتەکەی دایە بە ئەمانەت با بڕێن بێنینەوە وەڵا وتیان کورە یەکیان وتی کورە بابە وەڵا هەر دایە بۆ خۆیان وتی نە نە نە ئەمانە وەڵا ڕۆشتن حوشترەکان هێنایە نەگبەتەکان کە هێنایەنەوە ئەم پیاوە کە مردووە خێرێ بە دوای ڕۆشتووە بەردەوام بەردەوام بەردەوام بە دوای ڕۆشتووە کا حشتەکە هێنەوە خێرەکە لەوێ ئەبڕێ نامێنێ چراکایان لێ کوژاندەوە تەیاری کارەباکایان لێ کوژاندەوە ئەبێ ئاگامان لێ بێ خەیرکردن زۆر مهمە بەڵا ئەستەدەقەت و تەدفع البەلا بەڵا لا ئەبا با لەو ئەندازە لەوێ بوەسم لەوە زیاتر نەڕۆم لەسەر و مەوزوعە هانتانەدەم بۆ ئەوەی کەوا دایمە چاکەکار بن دوو پرسیارم نووسیوە دوو پرسیار یەکیان لە خۆم و لە ئێوە پرسیاری یەکەم هەر لێرە ئەیکەم. ئەی بەڕێز ئەگەر تۆ یەکێک بوویتایە لەو کەسانەی ئە بوون بە ژێر خانووەکەیانەوە و مردوون ئێستا ئاواتت چی بوو؟ خۆ ئەگەر جومعە نەبووایە ئێستا جوابتان پێ بوو هەموو کەسێ جوابی ئەدایەوە بەڵام من لە باتی هەمووتانا جواب دامە خۆزگای ئەم جارە نەجاتم بووایە شەرت بێ ئەوەی دەنگم لەگەڵیان یەکسەر بچوومە دەستم ماچ کردایە دایک و باوکم ئاشت کردایەتەوە، دراوسێکانمان خێرم بکردایە، بەیانی زوو بچوومایە بۆ مزگەوت، خیانەتم لەم میللەت و نیشتمانە نەکردا، بەوەڵڵای هەموومان واڵین. ئێ دەی بەڕێز گیان ئەوە خوا ئیجازەی داوی هاتوویتەتۆ، تۆ مردووی و ئیستا هاتوویتەتۆ، دەی بڕیار بە لەم دەقیقەوە ئیتر مەردانە بژیت، خراپە نەکەیت، فرسەتێکە خوا پێی داوی، یەکێ لە خواناسان قەبرێکی هەڵکەندبوو، هەموو شەوێ دوای عیشا چووە ناوی، پاڵەکەوت. دوای ئەیو رب ارجعونی خوایە بمگێڕەوە بۆ دنیا دوای ڕستا خۆی تەکان دوای ئەیو دەیەوە خوا ئیجازەی دای گەڕای تۆ دەبڕیتی پیاو بە چاکە بکە ئێمەش خوا ئیجازەی باشی داوین پرسیاری دووهم هەڵیەگرم بۆ دوایی بۆ ئەخیری خۆتبەکە چون کە هێشتا وەختی ناتوە بە هەر حاڵ بوومە لەرزەکە تەواو بوو هەندێشتی ناخۆش لە وەختی ئەو بوومە لەرزار ڕوویە یەکێک لەوانە دیعایە لەم کۆڵانەکە لەو کۆڵانەکە لەم فەیسبوکەکە لەو پەیجەکە لەو شوێنەکە لەو شوێنەکە لەو تەلەڤزیۆنەکە وەڵا بوو مەلەرزەیەکی کە بێ سعات و نیوێکی ترە بێ شەشی بەیانی سێ و نیوی بەیانی ئاخر کاکە گۆشتی پێناگری بۆ گۆشتی پێکەم بکەی ئاخری یابان نازانێ سنتەری ئەمریکا نازانێ مەعزەرەتم هەیە ناوی نەبردوو ئەڵێ ئەوەیان لە هەموویان بە بێ عەقڵ خرا ناوزەد کراوە گوێرێش ئەڵێ ئەوە ئەوە چارەکێکی بمێنێ ئەزانێ تەیر و تیوریش ئەزانن بەڵام ئینسان نازانێ ئێ باشە بۆ ئیتر من دیعاە بکەم بڵێم ئەوە ئەبێ ئەوە ئەبێ اینجا بڕەکەشی دیارەکە ئەڵێ لەوانەیەم جارە زۆر قورستر بێ اتق اللە یا رجل کورە شەرم بکە لە خوا کورە درۆیە درۆ درۆ درۆ بۆ ئەکەی ئەگەر ناتوانی بڵێ ئیتر تەواو بۆ خەڵکە ترسێنی عیب نییە تو خوا ئینسان درۆی ئاوا لە بازار ڕابکە خاڵێکی تر لەو بمە لەرزا بۆم دەرکەوت گەورەکان زیڕەمان کرد بە مناڵەکان باوک دایک باپیرە مامۆسا مەلاچ فلان فیسار چەند کەس هورگی دڕاوە هیچ بەعزێ بوراونەتۆ یەک دوانێ قاچیان زامار بووە یەک دوانێک شوشە دەست و باڵی زامار کردوون ئێم هەموو خەڵکەی بۆچیە هەر یەک نەفەر دە نەفەری لەگەڵا هاتووە خۆیە کوژێ بەخوا بێ بڕۆمە ژوورەوە ئێکا کاکە دکتۆرەکەی چی بۆ ناکرێ تۆ رێگە لە عەزیزەکەت ئەگری ئەتەوێ بمرێ ئەوەش دەرسێکی ترە ئەبێ وا نەکەین ئەبێ نەوروژێین ئەبێ نەخرۆشێین ئەبێ رێگە ئاچوخکەین بۆ برا دکتۆرەکان ئاسایشەکان مرورەکان پۆلیسەکان بۆەوەی نەزمی شار تێک نەچێ ماڵ بەجێ نەیەڵین لەو کاتانە دزی نەفز نزمی وایە لەو کاتانە دزیەکە پێویستە سوجدەی شکر بەرین بۆ خوا کە سەلامەت دەرچووین ئەوە یەک تۆبە بکەین لە گشت گوناه و تاوانێک بڕیار بدەین نەگەڕێینەوە سێهەم وازێنان لە حەرام با زۆر کەمیش بێ داوای لێخۆشبوون بکەین لە خوا بۆ قوربانیەکان و شەهیدەکان و شیفا بۆ بریندارەکان و گەڕانەوەی ماڵ وێران کراوەکان بۆ ماڵی تازە و گەرموگوڕیان بەشداریکردن لە هاوکاری و بەدەمەوە بوونی ناوچە زیانلێکەوتووەکان بە هەر شتێک لە دەستمان بێ و لە توانامانا بێ. داواکارم لە گشت هاووڵاتیان، تکایە لە خوا بترسن، مەبن بە بار بەسەر شانی ئەوانەوە کە ماڵیان وێران بووە، کەسوکاریان لە دەست داوە، تا ئێستا چەند جارێک شتی وا ڕوویاوە. ئەزانی مەبەستم چیە لەم قسە؟ بەبیرم یە نەوە و یەک دوای ڕاپەڕین و وردە وردە خەڵک گەڕایەوە بۆ لادێکان و ئەوانە دوو سێ منەزەمە هاتن چینکۆیان نەدا چینکۆ ئەوەی بۆ سەر هینی پێ بگری پیکیان نەدا تەوریان نەدا خاکەناز و زەنگنیان نەدا نایلۆنیان نەدا کاکە ئاخی وا هەبوو هەر لەوەچە بیست ساڵ لەوە پێش ماڵی لە سلێمانی بوو بێ هاتۆ وەڵا من خەڵکی ئەم دێمە ئەبێ بمدەنێ ئاخ دەی خوایان کەی ئەو وەختی ئەوەیە ئێستا دوێنێ بیستم ئەڵێن لە مەنتیقەی گەرمیان و ئەمانە هەندێک خێمە هاتووە لە تورکیا وەڵە خێمەکان چاکن هیوایە ماڵی لە سلێمانیە ماڵی لە کەلارە ماڵی لازانم لە کوێیە لە کوێ وەڵا من خەڵکی سەرتەک و بەمە و نازانم فلانە دێ و فلانە دێم ئەبێ بە منیشی بن کاکە ویژدان ئیمان تۆ خۆت ماڵت مناڵت هەموو شتێک سەلامەتە ئەم تەخت بووە لە خێمەیەکە تەماعی پێبەی ئەبێ ئاگامان لێ بێ بۆ ناونوسین بۆ گردەچاڵ ئەوانەی لە گردەچاڵ ئاوارەکانی هەڵەبجە لە گردەچاڵ کاکە وتیان قسەی هەیە وتیان ئەوەی لەوێ بووە ناو بنووسێ ئەگەر ئەگەر دوو سەد ماڵ لەوێ بوو بێ چوار هەزار ماڵ ناوی نووسی سەری لە هیچۆ دەرچوو بۆ قەرەبووەکەی ئێران قەرەبووی ئاوارەکانی ئێران وەڵایی زۆرێک وەری گرتووە ئەسڵەن لەوانەیە هەر نەکەوتوێتە ئەو دیوی فرۆشتنەوە نەوستووە یە کاکە ئەمە پێی ناڵێن دین ئەمە پێی ناڵێن ویژدان ئەمە پێی ناڵێن برایەتی پێی ناڵێن ئینسانی پێی ناڵێن مسلمانێتی ناوی بنێن چی یعنی تەماح بکەیتە ئەو شتێک کە خەڵک ڕیتە و پیتە کۆیەکاتەوە بۆ خەڵکی عیبە عەیبە گەورە بن گەورە من لەگەڵ تۆم نیە لەگەڵ ئەو کەسە ئەو کەسەمە کە وایە بەس ڕووی دەمم لە ئێوەیە لە ڕێگەی ئێوەوە بەو کەسانە ئەڵێم ئەبێ وریا بین بەڕێزان ئێمە وەک زانایان لە هەڵەبجە ئیمام و خەتیبەکان و مامۆستاکانی تر لەگەڵ کۆمەڵێک لە ڕێکخراوەکان چالاکوانانی مەدەنی لە دەستگاکان بە ئاگاداری بەڕێز پارێزگار و ئیدارەی شار بیرمان لەوە کردەوە کەوا شتێ بکەین لەم مصیبەتە گەورەیە شتەکەیش بریتی بێت لە بەدەمەوە بوون و خەم خواردن دوێنێ دوای نوێژی عەسر لەسەر گۆرستانی شەهیدان چەندین مامۆسا و چەندین خەڵکی ئەم شارە نوێژی غایبمان کرد لەسەر ڕۆحی ئەو کەسانەی کەوا وەفاتیان کردووە لەم حادیسە ئەمە دیاری دەستمان بوو بۆیان هاوخەمی خۆمان دەربڕی بۆیان کە ئێمە شەریکی ئێوەین برا خەمتان و برا بەشتانین لە ئێوە قەوماوە ئێمە بەشدارتانین بەتایبەتی مەنتیقەی غەربی کرماشان سەلاسی باوەجانی سەرپێڵ ئەزگڵە جوانڕۆ و ئەو شوێنانەی تر مەنتیقەی کرن ئەوانە شەهابات ئەوانە خەڵکێکی زۆر ماڵوێران و سەرگەردان بووە ئێوەش باشە زانن ئێمە لە حەفتا و چوار ئاوارە بووین، لە هەشتا و حەوت ئاوارە بووین، لە هەشتا و هەشت ئاوارە بووین، لە نەوەد و یەک ئاوارە بووین کۆڕەوەکە و خەڵکی ئەو پشتێنە و زنجیرەی سەر سنوور کە زۆرینەی زۆری کوردە و هاودین و هاوزمانمانن زۆر جوامێرانە بە دەمێمەوە هاتن هاوکاری ئێمەیان کرد. لەبەر ئەوە بە عەقڵی هەموومان، بە ڕاوێژ و بە بیر و بۆچوونی هەموومان، ناکرێ ئێمەی هەڵەبجەیی بە تایبەتی پارێزگای هەڵەبجە هەر وا دەسەوسان دانیشین و سەیریان بکەین و لە دوورەوە، بۆیە بە باشمان زانی شتێ دروست کەین دوای هاوخەمی و نوێژی جەنازە و شتەکە شتێکیش دروست کەین دەسبارێکیان بدەین با کەمیش بێ. خۆ ناکرێ ئێمە خانووەکان هەموو چاکەینەوە، خۆ ناکرێ ئێمە هەموو سەلاجە شکاوەکان چاکەینەوە، خۆ ناکرێ ئێمە خەتی غاز و کارەبا و ئەوە نا نا، بەڵام ئەوەی ناتوانین هەمووی بکەین با تۆزێکی بکەین. تۆ چارەکێ گۆشت ئەبەی خێرتان کردووە بۆ ماڵی دراوسێکەتان، خۆ زانی ئەم ماڵە نۆ سەرخێزانن بە چارەکی ئا بە نیو کیلۆ گۆشت تێر ناخۆن، بەڵام ئەیکاتە ناو نۆکاوێ تامێک و لەزەتێکە مناڵەکانی ئەڵێ گۆشتمان خوارد. ئێمەش لەو سۆنگەیەوە خۆمان بە قەرزاری ئەودیو و وڵاتی ئێران و بە قەرزاری میللەتی کوردی ئێران و و زانایان و خەڵکە بە هیمەت و گەورەکەی ئەو وڵاتە ئەزانین لە ڕۆژە سەخت و لێقەوماوەکانە بۆیە بە باشمان زانی کەوا هاوکاری کۆبکەینەوە کەمپینێک ڕابگەیەنین هەر کەسێک بە پێی توانای خۆی لەم کاتەیشا ئەمە ئەڵێم باشمان زانیوە میلەتی ئێمە وەک دوو هەزار و سیانزە نییە مووچەکەی بڕا کار و کەسابەتەکەی بڕا ئەزانم منیش وەکو ئێوە وام منیش کوڕێکی ئەم میلەتەم مامۆستاکان هەموومان ئەوانەی ئەمەمان و تۆ هەموومان وەکو خەڵک واین هیچمان لە خەڵک زیاتر نیە کەسمان لە ئاسمان نەکەوتوینەتە خوارەوە بۆیە پێمان باش بوو ئەوە ڕابگەیەنین بە ئێوەی بەڕێز بڵێین تکاتان لێ یەکەین داواتان لێ یەکەین هاوکاریەک شیاو بێ لە توانا بێ گونجاو بێ پێشکەشی کەین بەو خەڵکە لێقۆماوە تەبعەن بەشی سەرتەک و بەمۆ لەگەڵ ئەوانەی ئەو دیو ئەو نزیکانەی کەوا بتوانین دەستمان بیانگاتێ لە ڕێگەی بەڕێزانێکەوە لەو دیو سنوور کە تەلەفونمان پێوە کردوون پەیوەندیمان پێوە کردوون و ئاگادارمان کردوون و ووتوویانە خەڵکی هەڵەبجە بەس بێن نوێنەرتان بێت سەرخۆشی لەو خەڵکە بکا زۆر بە گەورە سەیری ئەکەن ئەوە جەنابی مامۆستا مەلا قادر و کۆمەڵە لە ئیمام جومعەکان ئەوەیان بە ئێمە وتووە بەس هاتنی وەفدێکتان سەرخۆشی بکا لەو خەڵکە لەو لێ قۆماوە بەڕاستی بارەکە زۆر سووکە کا و پێیان خۆشە ئیتر ئێمەش وتمان ئەگەر خەڵکێک هاوکاری کردین شتێکمان لە دەست ها و پارە خێمە، بەتانی، زۆپا، هەر شتێکی تر کەوا کەڵکی هەبێ و فرای خەڵک کەوێ، وازانم مەردایەتییە و قەرزێکە ئەیبژێرینەوە. دوێنێیش وتم، ئەمڕۆیش دووبارەی ئەکەمەوە، لە ڕۆژی جەژنی ڕەمەزانە، ئەو کاتەی کە لێمان قۆما و ڕامان کرد و ماڵ و حاڵمان چۆڵ بوو، ئەو کاتە ئەو مامۆستای ئیمام جومعەی پا ئەو مامۆستا مەلا قادری قادری خوا بیپارێزێ پێش ڕۆژی جەژن پێش ئەوەی نوێژی جەژن بکەین تەلەفونی بۆ کردین وتی خەڵکینە ئیمام جومعەکان ڕازی نابم یەک نەفەرتان دوای نوێژی جەژن بڕۆنەوە بۆ ماڵی خۆتان نەگەڕێن بەسەر ماڵەکانی خۆتانە هەمووتان ئەبێ بێن بڕۆین لەگەڵ ئەو بار و ئەو دیاری و هەدیانەی کە هێنامانە و کۆمان کردووەتەوە بۆ خەڵکی هەڵەبجە و کوردستانی عێراق چل سەیارە لە دوو کابینە و لە لۆری گەورە و لە گەڵابە چل دانە ئەوان پێڵێن کاموین ڕێک خرابوو تقریبا نزیکەی چل ئیمام جمعە خەتیب، لەگەڵ ئەو کاروانە چەند گەنج چەند پیاو هاتین دەستمان پێ کرد، هەر لە دووئاوەوە ئیتر هەر کەس بۆ کۆڵانێک و بۆ ئۆردوگایەک و بە دابەشکردنی ئەو دیاریانە، ئەوە من شایەتم خۆم بینیومە. من لە دێیەکی بچکۆلەیا بووم نزیکەی شەست ماڵێک بوون یانی قەناعەت ناکەم بوێرم بڵێم نزیکەی پانزە تەن پانزە تەن لە کۆڕەوەکە پەتاتەیان کوڵاندووە و پاکیان کردووە خوێیان پێوە کردووە لەگەڵ نانا پانزە تەن پەتاتە بیەنی وەڵا بە زەرف زەرف بیەنە حەتا سۆسەکان و شۆشمێ هاتووین و ئێمە دامانە بە خەڵک و تەوزیعمان کردووە من ئەم وت من هیلاکم ئیتر ناتوانم خەڵکی دێکەیان و بەخوا بێ لەگەڵم کاروانەیشە بێیتۆ لەگەڵمانە ئەوانە لە ڕۆژی سەختا هەر ماڵێک لە پاوە یا لە شوێنی تر سێ ماڵیە بردە ماڵی خۆی و خزمەتیە کرد ئێمە ڕۆژەکەمان ڕەشە ئەگینا ئەبوایە معاشەکەمان ئەگەر وەکو جاران بوایە لەتمان بکردایە کاسپەکەمان لەت بکردایە لەگەڵ خەڵکی لێقۆماو لێرە و لەوێ جا ئێمە بەو مناسبەتە لە هەموو مزگەوتەکانی سنووری پارێزگای هەڵەبجە بە تایبەتی لە مزگەوتی حەزرەتی عمر لە دەرگاکان پیاوم داناوە انشاءالله هاوکاریان بکەن پارەتان پێیە دایبنێن خێرتانەگا ئەو کەسەیش کە ئەتوانێت چادرێک یا بەتانی یا مەسەلەن زۆپایەک زۆپای نەوتی تەوان ئەوان هەر گازوشتیان هەبوو بە بۆری غازیان بۆ ڕویسان نەماوە لە دەرەوەن لەبەرەوە هاوکاریەکان شتێکی باشە و ئینشاالله لای خواون نابێ هەر کەسێ یارمەتی لێ قۆماوێ بدا خوا لە تەنگانا یارمەتی ئەدا هاوکاری ئەو برا بەڕێزانە بکەن ئیشاڵا دڵمان خۆش کەن سەرمان بەرز کەن هیچیشمان پێ نەبێ هەر سەردانێکیان نەکەین بەڵام وا باشە بە دیاری و بە دەستی پڕەوە ئینشاڵا ڕوو لەو شوێنانە بکەین و هاوکاریان بکەین خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ خوا عاقبەتمان خێر بکا ئیسلاحمان بکا پرسیارەکەی دووەم ئەوە بوو قسەکە با لێرا بیکەم ئیسا وەختێتی هەندێ بەڕێز ئەڵێن مامۆسا ئەم خەڵکە خۆی لێ قۆماوە ئەمە چ بەزمێکە ئەم کەمپین و ئەمانە ئێ ئەڵێم باشە قسەیەکی باشە ئەوەی سەر ڕوونم کردەوە بۆتان ئێمەش دەزانی خۆ نەمان و تۆ خەڵکیە بێ هەمووی خۆی سفر کاو ئەوانە نە بەس ئەمە ڕۆژێکە و دەسەوانێکە یەخەی پێگرتوین دوایەوە ئێمە عقلمان بەمەشکاوە ئەو بە ڕێزانەی گلەیی لە مامۆسایان و لە ڕێکرا و چالاگوانەکانەکەن دەباور ئەو بە ڕێزانش یارمەتی ئەوانەی تر بن کە خەڵکە لە پاڵیایەتی و داماو لێی قۆماوە